تراکی 25 چرکەی دوای ئەوە دیار نەما دەشێ لە هەمان کاتیشدا سیسیلیا خەوی لێکەوتبێ کە خەبەری بووەوە دەیک و باوک و نەنکی لە بەردەم جێگەی خەوەکەی دادانیشت بوون هەمووتان لێرن هەرسێکیان سەریان بۆ لەقان دایکی پەڕۆیەکی تەڕی دەهێنا بە دەمیدا ئەیلاس کوا لەگەڵ داپیرەدا چۆتە دەرەوە خلیسکێنە دەکەن دەمەوێت لەگەڵ نەنکمدا قسە بکەم من و باوکت بەجێت بێڵین سیسیلیا سەرێکی بۆ لەقاند هەردووکیان بە هێواشی چوونە دەرەوە و نەنکی هەردوو دەستی گرت سیسیلیا لی پرسی لەبیرت دێ کە باسی ئودینت بۆ کردم بێگومان لە بیرمە دوو داڵی گەورە بەسەر شانەکانیانەوە بوون هەر شانە و داڵێک هەموو بەیانی هەڵدەفرین بۆ ئەوەی شتەکانی جیهان ببینن و بزانن بە چ شێوەیەکن دواتریش دەهاتنەوە بۆ لای ئودین و هەموو ئەو شتانیان بۆ دەگێڕایەوە کە بینی و بیان نەنکی وتی وا ئێستاکە تۆ چیرۆکەکەم بۆ دەخوێنیتەوە سیسیلیا هیچی تری نەگوت لەبەر ئەوە نەنکی بەردەوامی بە قسەکانی داوتی بەڵام بە شێوەیە لە شێوەکان و دین خۆی بەم لاولادا دەفڕی ڕاستە لەسەر کورسیە درێژەکەی دادەنیشت بەڵام لەگەڵ ئەوەشدا دەیتوانی بە باڵی داڵەکانی بە هەموو جیهاندا بخولێتەوە وەک دەزانی داڵیش چاوی زۆر تیژە ئیسیلیا قسەکانی پێبڕی منیش ویستم ئەوە بڵێم کە کەچی قۆزگە منیش دوو داڵی ئاوهام دەبوو یا خۆزگە هێر هیچ نەبێ خۆم یەکێکیان بوومایە دەنگی کەمێ تۆنتر دەستەکانی گوشی پێویست ناکا باسی ئەو جۆرە شتانە بکەین سیسیلیا وتی بەڕاست خەریکە هەموو ئەو شتانم لە بیر دەچێتەوە کە لەوە پێش بۆت گێڕابوومەوە پێم وا بێ هەر زۆر باشتەکانە لە یادا بوتە دڵمان تەنگ دەبێ کە شتێکی جوان دەبینین یاوتێ کە شتێکی خەمگی ڕوودەدا جوان دەبین نەنکی وەڵامی نەدایەوە هەروە مەچەکی گرت بوو تەماشای ناوچاوی دەکرد سیسیلیا وتی سیسیلیا وتی دەفتەرێکی یاداش لە ژێر جێگەکەمدایە دەتوانی بمدەیتێ دەنکێکی دەستێکی بەردا خۆی چەماندەوە و دەفتەری یاداشتە چینیەکەی لە ژێر جێگەکەیدا دەرهێنا قەڵەمە گەورەکەشی دۆزیەوە سیسیلیا پرسیارێکی لێکرد و وتی دەتوانی شتێکم بۆ بنووسی لەوێدا دەستەکەی تریشی بەردا و سیسیلیا دەستی بە قسە کرد ئێمە هەموو شتێ لە ئاوێنەیەکدا دەبینی هەموو شتێ لە نهێنیەکدا دەبینی هەندێ جار بۆ ساتێک دەتوانین لە ئاوێنەکەوە تەماشا بکەین و کەمێکی ئەو دیو ئاوێنەکە ببینین هەڵبەتە ئەگەر ئاوێنەکە تەواو تاوە پاک بکەینەوە زیاترێک دەبینین بەڵام ئیتر ئەو کاتە چیتر خۆمان نابینین نەنگی سەری لەسەر دەفتەری یاداشتەکە بەرزکردەوە و سیسیلیا لی پرسی ئەندێشەیەکی قوڵ نەبوو بەلاتەوە نەنکی سەری بۆ لەقاند و چەند فرمێسکێک بەسەر کوڵمەکانی داخزانە خوارەوە سیسیلیاوتی ئەوە دەگریت بەڵێ کچەکەم ئێستاکە دەگریم لەبەر ئەوە دەگری کە زۆر جوان بوو یا لەبەر ئەوەی کە زۆر غەمگین بوو لەبەر هەردووکیان هێشتا قسەم ماوە بیڵێم بە ئارەزی خۆت بڵێ ئەگەر من وێنی شتێکم کێشابایە و بمزانایە دواتر دەبێتە شتێکی زیندوو ئەو کاتە نەم دەوێرا وێنێ هیچ شتێک بکێشم قەت نەم دەوێرا ژیان بە شتێک ببەخشم کە نەتوانێ بەرەنگاری هەموو ڕەنگە پەرۆشەکانی تر ببێتەوە ژوورەکە بە تەواوەتی خامۆش بوو ماڵەکەش هەروەها سیسیلیا لە نەنکی پرسی پێت چۆنا زۆر باشە دەتوانی زیاترێکم بۆ بنووسی نەنکی دیسانەوە گریایەوە ئینجا سەری بۆ لەقاند و سیسیلیاوتی ئافەریدەی سەرزەوی و ئاسمان نهێنیەکی هێندە مەزنە کە نە مرۆڤی ئێرە و نە فریشتەکانی ئاسمانیش لی تێدەگەن بەڵام شتێ لە گەردووندا هەیە کە تەواو نییە شتێ لە سەرتاپای وێنەکەدا هەیە کە هەڵەیەکی تێکەوتووە نەنگی سەری هەڵبڕی تەنها یەک شتی تر ماوە دەنکی دیسانەوە سەری بۆ لە قاندەوە و سیسیلیاوتی هیچ ئەستێرەیەک نییە کە ڕۆژێ لە ڕۆژاندا نەڕمێ بەڵام خۆ ئەستێریەکیش تەنها پریشکێکی بچکۆلی ئاگرە گەورەکەی ئاسمانە و هیچی تر پاژنیوەڕۆیەک سیسیلیا لە دەنگی تەیرەکانی دەرەوە خەبەری بووەوە لەو کاتە دادایکی لە تەنی جێگەکەیەوە دانیشت بوو سیسیلیا وتی ئەو بۆچی پەنجەرەکە کراوەتەوە ئاخر ئاو و هەوای دەرەوە هەر زۆر خۆشە هەر دەڵی بەهارە هەموو بەفرەکە تواوەتەوە نانا بە هیچ جۆرێ هێشتا سەهۆڵی سەڕ و بارەکەش ماوە سەرێکی بۆ لەقاند بەڵام ئیتر متمانەی پێناکرێ کە خلیسکێنەی لەسەر بکەیت سیسیلیا بیری لە ئارێڵ دەکردەوە دواجار کە لەلای بوو زۆر بە جددی قسەی لەگەڵدا دەکرد بڵی هەر لەبەر ئەوە بووبێ کە دواهمین هێنی ئاسمانی لە لادرکان لەو ڕۆژانەدا بەردەوام یەکێ لە لای دادەنیشت ئێوارەیەکیان سیسیلیا داوای لێکردن کە شەوەکەی هیچ کەسێ بە دیارەوە نەبێ دایک و باوکی لە بەردەم جێگەکەی دادانیشت بوون باوکی وەک ئەوەی دڵنیای بکاتەوە وتی بەردەوام یەکێکمان لە لات دادەنیشین بۆ کەس وەڵامی نەدایەوە لەبەر ئەوە وتی ئێگەر شتێکم پێویست بێ زەنگێکتان بۆ لێ دەدەم و تەواو باوکی دەستی هێنا بە قژیدا آخر دڵنیانی لەوەی کە بتوانین زەنگمان بۆ لێ بدەیت ئەگەر نەتوانم ئەو سافریشتێک دەنێرمەلاتان تا خەبەرتان بکاتەوە دایک و باوکی سیرێکی یەکتریان کرد سیسیلیاوتی خۆ پێتان وان یە کە ڕابکەم باوکی سەرێکی بۆ ڕاوەشان بەڵام دایکی وتی ئەو کاتەش کە منداڵ بووی هەروەک ئێستاکە لە لات داتەنیشتین چییە لە پڕێکدا لەوە دەترسن تەیرەکە لە قەفەزەکەی و هەڵبفرەیە چی دواجار ناچار بوو نیمچە هەڕەشەیەکیان لێ بکە تا ژوورەکەی بەجێ بێڵن پاش کەمێکە خەبەری بووەوە ئارێڵ لەسەر قەراغی پەنجەرەکە دانیشتە بووتی تۆ زۆر جوانی کە دەخەوی نامەوێ قسە بکەم بەڵکو دەمەوێ بڕۆمە دەرەوە هێزی ئەوەت هەیە هێز بەر لەوەی سەهۆڵی سەر ڕووبارەکە بتوێتەوە هەر دەبێ بچم و تەماشایەکی بکەم ئارێڵ هەناسەیەکی هەڵکێشا ئاخر سەختە ئەو هەموو جلە لەبەر بکەیت دیسانۆ سیسیلیا وتیەوە بەڵام هەر دەمەوێ بڕۆمە دەرەوە باشە پیاسەیەکی بچکۆ لێ دەکەین ئارێڵ یارمەتیدا و جلە زستانەکانی لە دۆڵابەکەدا بۆ دۆزیەوە سیسیلیا بە ڕەنگێکی دڵنیاییەوە وتی ئەم شەو تا خورکەکە دەبین ئارێڵ خەندەیەک گرتی ئەمە یەکەمین جارە کە سواری تا خورک ببم سیسیلیا زیاترێکی وت یان بەلایەنی کەمەوە ئەم ساڵ ئەمە یەکەمین جارە پاش ئەوەی جلەکانی لەبەر کرد بۆ ساتێ پێکەوە وەستان و سەیری بەردە بە نرخەکانی ناو کتێبخانەکەیان دەکرد سیسیلیا وتی وابزانم بەردی هەموو وڵاتەکانی جیهانی تێدایە هەر بەردێ لەوانە بەشێکی پچکۆلەی ئەم زەویەن ئارێڵ لە دوایەوە وتیەوە بەشێکی پچکۆلەی ئەم زەویەن ئارێڵ پەنجەی بۆ ئەو پەپولەیە ڕاکێشا کە ماریانە بە دیاری بەخشی بووی بە سیسیلیا وتی خۆ ئەوە شیان وانە وەڵامی پرسیارەکەی نەدایەوە بەڵام دەستیدایە پەپولەکە و خستیە گیرفانی قەمسەڵەکەیەوە و ئینجاوتی ئێستاکە دەبێ بچێتە دەرەوە و بفرێت ئارێڵ لاسایی کردەوە وتی بچێتە دەرەوە و بفڕێ ئێستاکە دەبێ بچێتە دەرەوە و بفڕێ لە پێشدا بڕۆ بزانە هەمان خەوتونیان نا ئارێڵ بەنگایەکی مەکراییەوە سیرێکی کرد وتی هەردووکمان بچین سیر بکەین هەردووکیان چوونە داڵانەکەوە و تاخورگەکەیان لەسەر پلیکانەکان دانا ئەجا بە ئەسپایی چوونە ژووری نووسنەکەی دایک و باوکیەوە دەرگاکەیان کراوە بوو هەردووکیان لە تەنیژ یەکەوە لە بەردەم دەرگاکەدا وەستاون سیسیلیا پەنجەیەکی خستە سەردەمی و بە چرپەیە گوتی ژوورەکەیان تاریک بوو بەڵام کەمێ ڕووناکی گڵۆپی سەر ئەمبارەکە لە پەنجەرەکەیانەوە دەهاتە ژوورەوە دایک و باوکی زۆر نزیک بەیەک پاڵکەوت بوون ئارێڵ بە چرپەیەک وتی تۆش پێت وانە کە دایک و باوکت لەو کاتانەدا کە دەخەون لە منداڵ بچن سیسیلیا سەرێکی بۆ لەقاند خۆزگە دەمزانی خەون بە چیەوە دەبینن چوونە ڕاڕەوەکەوە و خۆیان کرد بە ژوورەکەی لازدا کۆمەڵێ لیگۆی زۆری لەسەر عرزەکە پەرش و بڵاو کردبووەوە سیسیلیا ناچار بوو زۆر بە وریاییەوە بچێتە پێشەوە تا قاچیان پێدانەنێ ئارێڵیش هەروە بە بەرزی چەند سانتیمەترێک لە زەویەکەوە بە هێواشی دەفڕی هەستی دەکرد برا بچکۆلەکەی زۆر خۆش دەوێ و چەند فرمێسکێکی لە ناوچاویدا سڕی شتێکی سیر نییە کە کەسێکمان خۆش دەوێ فرمێسک بە چاوانماندا دێتە خوارەوە هەفتەی پێشوو هەر زۆر کەم لەگەڵیدا بوو تا ڕادەی هەر وەک منداڵێکی نامۆ دەهاتە بەر چاوی تا خورکەکەیان هەڵگرت و بە هێواشی بە پلیکانەکاندا هات نەخوارەوە بۆ قاتی یەکەم سیسیلیا هەر بە چرپەوە وتی نرکم و باپیرم لە خانوە بچکۆلەکەی تەنیشمانەوە دەژین ئارێڵ سەرێکی بۆ لە قاند وتی بەڵام ئائێستاکە نەنکت لەسەر قەنەفەکەی ژووری دانیشتنەکە خەوتووە چوونە ژووری دانیشتنەکە و قسەکەی ڕاست دەرچوو نەنکی بە هەموو جلەکانی بەریەوە لەسەر قەنەفەکە قەوتبوو بەتانیەکی بچکۆلەی بەخۆی دادابوو سیسیلیا دەیزانی کە لە ماوەی ڕابردوودا نەنکی چەند جارێ لەلایەن مابووەوە و لەسەر قەنەفەکە دەخەوت دایکیشی دەیوت ئاخر لەبەر ئەوەیە کە باپیرەت دەپرخێنێ و ئەویش خەوی لێ ناکەوێ بەڵام خۆی دەیوت بۆیە لێرە دەمێنمەوە بۆ ئەوەی لە دەرزی لێداندا یارمەتی دایکت بدەم سیسیلا بە چرپەچرە گوتی باشترین نرکی هەموو دنیام هەیە ئارێڵ لە وەڵام داوتی دەزانم نەک هەر لەبەر ئەوەی کە نەنکی منە بەڵکو بەڕاستی باشترین نەنەی هەموو دنیاە ئارێ لاسایی کردەوە وتیەوە باشترین نەنە باشترین نەنەی هەموو دنیاە بە پلیکانەکانی بەردەرگاکەدا چوونە خوارەوە و دەرگای دەرەوەیان لە دوای خۆیان داخست شەوێکی زستانی سارد بوو ئاسمان پڕ بوو لە ئەستێرە و دەدرەوشانەوە و دنیایان ڕووناک کردبووەوە ئەو شەوە مانگ دیار نەبوو لەبەر ئەوە ئەستێرەکان زیاد لە ڕادە دەدرەوشانەوە تەنها لەو کاتانەدا هەموو ڕووناکیەکەیان دەردەکەوت کە دنیا بە تەواوەتی تاریک تاریک دەبوو ئەو شەوە مانگ دیار نەبوو لەبەر ئەو ئەستێرەکان زیاد لە ڕادە دەدرەوشانەوە تەنها لەو کاتانەدا هەموو ڕووناکیەکەیان دەردەکەوت کە دنیا بە تەواوەتی تاریک تاریک دەبوو